دوای ئەوەی خۆر بەرز بوو و گەرمای خۆر ژن و پیاوەکانی لە خەوهەڵسان ژنەکان پرچی خۆیان ڕازاندەوە و بەرەو دەریا ڕۆشتن کە خۆیان بشۆن بەڵام لەبەر ئەوەی ڕاهاتبوون کە لە گەرماوەکانی ماڵەوەدا خۆیان بشۆرن، هەر کە هەنگاویان ئەخستە ناو دەریاوە ئەگەڕانە دواو و نایانەتوانی لە ناو ئەو ئاوە ساردەدا خۆیان ڕاگرن. دوای ئەوەی ژنەکان بە هاوکاری یەکتری خۆیان ڕازاندەوە و ژاکاوییەکەیان نەهێشت، پرسیان، ئێستا کێ لە چاوەڕوانی مینادا ئەمێنێتەوە و کێ ئەگەڕێتەوە بۆ شار؟ هەندێک لە ژنەکان وتیان ئەگەڕێنەوە بۆ شار و بە ڕێکەوتن و گەڕانەوە، بەڵام دەستێک لە ژنەکان کە گەنجتر و هاو تەمەنی مینا بوون وتیان ئێمە چاوەڕوان ئەبین تا ئەو بگەڕێتەوە، هەندێ لە ژنە گەنجەکان کە بە تەمای مانەوە بوون لەوێ مانەوە و هەر یەکەیان ئەیوت کام پیاو ئامادەیە بمێنێتەوە و یەکێک لە پیاوەکان ئامادەیی خۆی دەربڕی کە بمێنێتەوە و ئەو ژنە بە تەنها نەمێنێتەوە. من لە سەرەتادا تێنەگەیشتم کە ئەمانە بۆچی لەوێ کۆبوونەتەوە و دوایی بۆم دەرکەوت کە بۆچی هەر ژنێک لە نێوان پیاوەکاندا یەکێکیان بانگهێشت دەکات و زانیم کە ئەگەر ژنەکان هەندێکیان دەعوەت نەکەن هەموو پیاوەکان ئەگەڕێنەوە بەرەو شار و ئەوان واتە ژنەکان بە تەنیا ئەمانەوە لە نێوان ئەو وڵاتانەی کە من تا ئەو کاتە بینی بووم کریت تاکە وڵاتێک بوو کە ژنەکان بۆ ئەوەی سەرنجی پیاوەکان بۆ لای خۆیان ڕابکێشن ئەبوایە ئەم ڕێگەیان بەکار بهێنایە. لە مەیدانی گا بازیەکەش سەرنجم دابوو کە ژن و پیاوەکان کاتێک کە بە ڕووتی لە بەردەم گایەکاندا سەماکەن، خەڵکی زیاتر بۆ هونەری گا بازیەکان خۆشی دەرەبڕن و لەگەڵەوەشدا کە کوڕێک یان کچێکی جوان سەرنجی خەڵکی ڕاکێشا بەڵام وەک وڵاتانی تر نەبوو هۆیەکەشی ئەوە بوو کە لە کریت ژن و پیاوەکان لە ڕابواردن لەگەڵ یەکتریدا ئازاد بوون. کاهینی گەورە لەو پیاوانە بوو کە ئەیویست بگەڕێتەوە بۆ شار و من لێیم پرسی ئایا ئەتوانم لێرە بمێنمەوە تا ئەو کاتەی مینا لە خانووی خوا دێتە دەرەوە؟ کاهینی گەورە وتی هیچ کەس ڕێگا لە مانەوەت ناگرێ بەڵام مانەوەی تۆ لێرەدا بێسوودە چونکە تا ئێستا ڕووی نەداوە کە کەسێ بچێتە ماڵی خوا و دوایی بگەڕێتەوە. من خۆم لە جێلیدا وتم ئەی کاهینی گەورە من حەزم بە گەڕانەوەی مینا نییە و نامەوێت بیبینم بەڵکو ئەم بابەتە بەهانەیەکە بۆ ئەوەی لێرە بمێنمەوە و بە ڕابواردن لەگەڵ ئەم ژنە جوانانە خۆم سەرگەرم بکەم چونکە تەنیا زەوی و ئاسمانی کریتە کە بوونەوەری ئەوها لەشساغ و جوان ئەهێنێتە کایەوە. هەروەها ئەگەر شەوی ڕابردوو قسەی توندم بەرامبەرت کرد، داوای لێبوردنەکەم چونکە شەوی ڕابردوو مەست بووم و نەمەزانی چی ئەڵێم و چی ئەکەم و لەگەڵ کێدا گفتوگۆکەم بەڵام ئێستا کە هاتوومەتەوە هۆش ئەزانم کە ڕەفتاری دوێنێ شەوی من زۆر ناپەسەند بووە ئەم قسانە کاری لە کاهینی گەورە کرد و دەستی بەسرمدا هێنا و بزەیەکی هاتێوتی زۆر باشە لەبەرەوەی حەزەکەی لەگەڵ ژنەکاندا ڕابێری لێرە بە و من ڕێگا لەمانەوەت ناگرم بەڵام وریا بە ژنەکانی ئێمە سکیان لە تۆ پڕ نەبێت چونکە لەبەرئەوەی تۆ بیانیت باش نییە ژنەکانی ئێمە لە تۆ دووگیان بن و لێرە ئەوەندە چاوەڕوان بە هەتامی ناگەڕێتەوە وتم ئەی کاهینی گەورە من لەبارەی ژنەکانەوە پیاوێکی کەم ئەزمون نیم چونکە لە سووریا و بابل بینیم کە چۆن کچە گەنجەکان ئەچوونە پەرزگا بۆ ئەوەی جهاز بووکێنی خۆیان کۆبکەنەوە من بە شێوەیەک بە سادەی ئەدوام کە کاهینەکە وابزانێ من پیاوێکی دەبنگ بووم منیش خۆم مەبەستم ئەوە بوو ئەمویست کە ئەو بە پیاوێکی نەفامم بزانێ بۆ ئەوەی بڕیار نەدا لەوێ دوورم بخەنەوە لەگەڵ ئەوەشدا کاتێک کە کاهینی گەورە بەرەو شار گەڕایەوە هەستم کرد کە پاسەوانەکانی پەرزگەی ڕاسپارد کە ئاگاداری من بن هەروەها دیار بوو بە ژنەکانی وتبوو گاڵتە و گەفم لەگەڵدا بکەن چونکە کاتێک کە ڕۆیشت کۆمەڵێ لەو ژنانە لە دەورم کۆبوونە و داوایان لێکردم لەوێ دوورکەوینەوە و لەگەڵیاندا بم و بەیەکەوە بخۆین و بخۆینەوە. من بەدەم بانگهێشتەکەیانەوە چووم و بەیەکەوە چووینە ناو بێشەیەکەوە و ئەو کاتە بۆم دەرکەوت کە ژنەکانی کریت چەند سووکن، چونکە هیچ شەرمیان لە من ناکرد و گاڵتە و گەفی ناشیرینیان ئەکرد کە لە شاری تەبەسیش کە گەورەترین شاری دنیایە لەناو مەیخانەکانیدا ئەو کردارانە نەئەکرا لە کاتێکدا کە من دڵنیا بووم ئەو ژنانەی کە منیان بۆ ناو بێشەکە برد هەمویان لە بنەماڵە ناودارەکانی کریت بوون و کاتێک کە بینیم ژنەکان زۆر ئازارم ئەدەن و حەزیشم بە هاودەمێتی ڕابواردن لەگەڵ هیچیان نەبوو خۆم وانیشاندا کە سەرخۆشم و خەوم لێکەوتووە و ئەوان بە ڕقەوە لێم دوورکەوتنەوە وتیان ئەم بیانیە پیاوێکی کێویە ئەگەر نە ئەوەندە بەبێ بایەخی ڕەفتاری لەگەڵ ناکردین کاپتاشاد کە من لەوێ دەربکات و پێی وتم تۆ کە ناتوانانی خۆت بۆ سەرخۆشی بگری بۆچی ئەوەندە زۆرت خواردۆتەوە کە لە پێ بکەوی ژنەکان کە بەندەکەی منیان بینی و ڕوانیان ئەسکەزلەکەی دەستیان بە گاڵتە و گەف و پێکەنین کردو لێ نزیک بوونەوە و ئەگەرچی بەندەکەی من ناشیرین بوو یەک چاوی هەبوو بەڵام لەبەر ئەوەی بە بیانی لە قەڵەمەدرا هەستی ژنەکانیە بە زووان کە بیدوێن و شتی لێ بپرسن چونکە ژنەکان لە هەموو وڵاتێ کاتێ کە بیانیەک ئەبینن لەبەر کونجکاوی هەوڵەدەن لێی بکۆڵنەوە ژنەکان کابتایان لەگەڵ خۆیاندا بۆ ناو بێشەکە برد من لەبەرەوەیم زانی کە لەوانەیە مانەوەم درێژە بکێشێ هەڵگرەکانی کەژاوەکەم نرد بۆ شار کە ئازوقە و خواردنەوە بکڕن و لەگەڵ خۆیاندا بیهێن و بە تایبەتی زیاتر خواردنەوە بکڕن کە هەم خۆیان بینۆشتنەوە و هەم ئێمەش سوودی لێوەربگرین ئەو ڕۆژە ئەوانەی لەوێ بوون کاتەکانیان بە خواردن و نۆشینەوە و ڕابواردن بردە سەر و من تێگەشتم کە ئەوان زۆر زوو لەم کارە ماندوو بوونە چونکە ڕابواردنێک کەمل کەچی یاسایەک و سنوورێک نەبێ زووتر لە کار و ژیانی ڕێک و پێکی مرۆڤ ماندووەکە. شەوی دوایی تا بەیانی ژن و پیاوەکان خەریکی سەما و گۆرانی وتن بوون و تا بەیانی گوێم لە هاوار و پێکەنینیان بوو کاتێکە خۆر هەڵات هەمویان لە تاو ماندوێتی نووسن و لە دوای ئەوەی کە هەڵسان هەندێکیان گەڕانەوە شار و تەنیا ئەو کەسانەمانەوە کە لەبەر تەممەڵی لە ڕابواردن تێر نەبوون بەڵام ئەم کۆمەڵەش ڕۆژی سێم گەڕانەوە شار و هەندێکیان لە تاوە خۆشگوزەرانی و ڕابواردن و خواردنەوە و نەنووستنیان نەیان نەتوانی بەڕێدا بڕۆن و من کەژاوەکەی خۆم دا پێیان کە ئەوان بباتەوە بۆ شار و هەڵگرەکانی کەژاوەکەشم ڕوخسەت دا و پێیانموت هیچی کە پێویستم بە کەژاوە نییە لە ڕۆژی دووەمەوە کە بەندەکانی کەژاوەکە خواردنەوەیکی زۆریان بۆ هێنابووم هەموو شەو ڕۆژێ دوو جار بە شەو ڕۆژ شەرابم ئەدایە پاسەوانەکانی پەرزگا بۆ ئەوەی بیان کەمە هاوڕێ و دۆستایەتیان بۆ لای خۆم ڕابکێشم لە ڕۆژی سێمدا کە کەس لەوێ نەما پاسەوانەکان مانەوەی منیان پێ سەیر بوو، هۆی سەرسوڕمانەکەشیان ئەوە بوو کە ئەیانزانی ئەو کچەی چووەتە خانووی خواوە هەرگیز لەوێ نەگەڕاوەتەوە. ئەوان ئەیانزانی کە هەموو دانیشتووانی دوورگەی کریت ئەم بابەتە ئەزان و خۆیان بە گەڕانەوەی ئەو کچەوە مەحتەل ناکەن کە چووەتە ماڵی خوا، بەڵام من لەبەرئەوەی بیانییەک بووم ئەوان وایانەزانی کە لە دابوونەریت و بارودۆخی ئەوێ بێئاگام و لەبەر ئەوە لە دوای ڕۆشتنی ئەو خەڵکە من هەر لەوێ ماومەتەوە. کاتێک کە شەو داهات دوو گۆزەی گەورەی شەرابم بۆ پەرزگەکە برد کە تریاکم کرد بۆ ناوی پاسەوانەکان کاتێک کە گۆزەکانیان بینی بە خۆشحالیەوە لە دەوری کۆبوونەوە و دەستیان بە خواردنەوەی شەرابەکە کرد و من لە پەرزگەکە دوور کەوتمەوە و کاپتان بردە کەنارێک وتم خویەکان ویستویانە کە من و تۆ لە یەکتر جیابینەوە و لەبەرەوەی مینا لە خانەی خوا نەگەڕاوەتەوە من ئەبێ بڕۆم و بیدۆزمە و لەوێ بیهێنمە دەرەوە و لەبەرەوەی و کەسانی کە چوونەتە ژوورە و نەگەڕاونەتەوە لەوانەیە منیش کە بۆ هێنانەوەی مینا بۆ ئەم خانەی ئەڕۆم نەگەڕێمەوە و ئەگەر تا سبەینێ بەیانی نەگەڕامەوە تۆ بگەڕێرەوە شار و بۆ دیارنەمانی من هەر بەهانەیەک ئەدۆزیتەوە و بیدۆزەرەوە. چونکا زانم تۆ لە درۆکردن و بەهانە دۆزینەوە کارامەی و ئەتوانی قەناعەت بە خەڵک بکەی بۆ نمونە بڵێ لە شاخەوە بەر بۆتەوە و بووە بە خۆراکی ئەخطەبوتەکان یان بڵێ لە دەریادا خنکا و ئاو لاشەکەی بردە ژێر دەریاوە یان شتێکی تر من لەوحەیەکی خاکی ڕۆسم بۆ نووسی و مۆری خۆمم لێداوە و لە دوای ئەوەی گەڕایتەوە ئەزمیر ئەتوانی زێڕ و پارەکەی من لە خانە بازرگانیەکان وەربگریتەوە یان بە ناوی خۆتەوە بیخەیتە کار و ئەگەر حەزەکەی خانووەکەم لە ئەزمیر بفرۆشە و بەو زێڕ و پارەی کە دەست دەکەوێت بگەڕێەوە بۆ میسر و ئەگەریش لەوە ترسی کە لە میسر بە تۆمەتی بەندەیەکی هەڵات و دەستگیرت بکەن ئەوە لە ئەزمیر بمێنەوە بە قازانجی زێڕ و پارەکەی من کە بە تۆگە بە ئاسوودەی ژیان ببەرە سەر و خەمی مۆمیایی کردنی لاشەی منت نەبێ چونکە گەر من نەتوانم مینا بدۆزمەوە لەلام گرنگ نییە لە جیانی ڕۆژئاوادا چۆن بژیم و لاشەکەم مۆمیایی بکرێ یان نا. کاپتا تۆ لەگەڵەوەشدا کە بەندەیەکی زۆر بڵێ بوویت و هەندێ جار گرفتت بۆ دروزەکردم بەڵام من هەمیشە تۆم خۆشەویست و ئەگەر هەندێ جار بە گۆچان دارکاریمەکردی لەبەر مەسڵەحەت و قازانجی خۆت بووە و ئەمەویست بە باشی پەروەردە بکرێی و لەگەڵ ئەوەشدا بۆ ئەو گۆچانانەی کێشاومە بە شان و پشتدا داوای لێبوردنت لێکەم کاپتا کەمێ بێدەنگ بوو دوایی وتی گەورە ئازیزەکەم ئەگەرچی لێدانی گۆچانەکەت هەندێک کات بەهێز بوو بەڵام من ڕق و کینەم لە دڵدا نییە چونکە وەکو خۆ دەڵێی لەبەر چاکە لە منت داوە و من ئەم بینی لەگەڵەوەشدا کە تۆ لێدەدام بەڵام زۆربەی کاتەکان وەک هاوڕێک ڕفتارت لەگەڵدا کردم و لە کارەکانتدا سوودت لە بیرۆکەکانی من وەرەگرت بە شێوەیەک کە هەندێ جار هەستم نەئەکرد کە من بەندەی تۆم، بەڵکو تۆم بە دۆستی خۆم ئەزانی تا ئەو کاتەی لێدانی گۆچانەکەت بەرشانم ئەکەوت و ئەو کاتە تێگەیشتم کە خوایەکان جیاوازیان دروست کردووە لە نێوان بەندە و گەورەکەی و ئێستا ئەبینم کە تۆ ئەتەوێ بۆ هێنانەوەی مینا کە چووەتە ئەشکەوتەکەوە بچیتە خانەی خواوە بەڵام ئەم مینایەی تۆ ئەتەوێ بچی بیدۆزیتەوە خانمی منیشە و قاچی خۆی خستۆتە بان سەرم و منیش ئەبێ بۆ دیتنەوەی کارێک بکەم و ئەگەر مینا خانمی من نەبوایە ئەرکی من نەبوو کە بە شوێنیدا بگەڕێم بەڵام ئەگەر ئەو هاش نەبوایە هەر نەمەهێشت تەوە بە تەنهایی بچیتە ناو ئەو ئەشکەوتەوە چونکە خانەی خوا جێکی تاریکە و لەو تاریک خانێدا تۆ پێویستیت بە هاوڕێ یان بەندەیەکی دڵسۆسەیە وتم کاپ تامەیەکەمی جارەکە بیستم بەبێ گریان و شیوان گفتوگۆکەی و بەڕای من قسەکەت ژیرانەیە لەبەرئەوەی نابێت من بەتەنهایی بۆ ئەو خانەیە بڕۆم چونکە لەوانەیە لەو تاریکستانە ڕێگام لێ بزربێ بەڵام لەبەر ئەوەی دڵنیانیم کە لەو خانوە بە زیندوێتی بگەڕێمەوە وا باشترە کە یەک کەس بکوژرێت نەک دوان کاپتاوتی سینۆها ئەگەریش نەهێڵی لەگەڵتدا بێم من هەر ناهێڵم بە تەنیا بڕۆی و هەرچۆنێک بێ لەبەر ئەوەی لە تۆ بە ساڵاچووترم و زیاتر لە تۆ ئەزمونم بینیوە لە هەندێ شت تێگەم کە تۆ لەگەڵ ئەوەشدا کە لە خانەی ژیان خوێندوتە توانای لێ تێگەشتنت نییە بەڵام ئەوە بزانە کە من لە تاریکی ئەترسێم و جگە لە مەشخەڵە بێ بهێڵی گۆزێک شەرابیش لەگەڵ خۆمدا بۆ ئەوێ بهێنم بۆی هەر کاتێ ترس دایگرتم هەندێکی لێ بخۆمەوە وتم زۆر باشە کاپ تا هەرچیە کە دەوێ بیکە و لەبەرئەوەی ئەو تریاکەی کە تێکەڵی شەرابی پاسەوانەکانمان کردووە کاری خۆی کردو و خەویان لێکەوتووە وا باشترە هیچ کە خۆمان دوا نەخەین و بچینە ناو خانەکەەوە. کاتێک کە چوینە ناو پەرستگاکەوە سیرمان کرد پاسەوانەکان هەمویان نووسونە و قەڵوزێکی بە ئاگر و چەند مەشخەڵێکمان هەڵگرت و کلیلی دەرگا بچووکەکەی ئەو خانوەشمان دەستکەوت کە کاپتایی زانی لە کوێوەیە چونکە بینی بووی کە لە شەوی چوونە ژوورەوەی مینا کاهینی گەورە لە دەرگا بچووکەکەەوە هات بۆ دەرێ بەڕێکەوتین و کە گەیشتین دەرگا بچووکەکەمان کردەوە و چوینە ژوورەوە و من دەرگاکەم داخست بەڵام کلیلەکەم هێشتەوە کاتێک کە دەرگا داخرا کاپتا لە ترسا کەوتە لەرزین وتی گەورم خێرا مەشخەڵی هەڵکە چونکە ئێرە ئەوەندە تاریکە کە پیاو لە ترسا لەرزێ. من فووم لە خەڵووزەکە کرد و مەشخەڵێکم پێ هەڵکرد و بینیم کە ئێمە لە هەشت سووچێکی گەورەداین کە دە داڵانی لە چەند لایەکەوە لێ ئەبووەوە و هەر کامێکیان بە لایەکدا ڕۆی. من بە بینینی ئەو داڵانانە سەرم سوڕما، چونکە بیستبووم کە خوای دوورگەی کریت لە خانەیەکدا ژیەت کە وەک لابیرنێت ڕێگای زۆری هەیە. بە کاپتام وت نابێت لێرە بوەستین و ئەبێ بە ڕێ بکەوین و من لەو باوەڕەدام کە لەم ڕێگایەوە بڕۆین. کاپتا سەیرێکی داڵانەکەی کرد وتی سینۆها، ڕۆیشتن لەم داڵانە گرفتی تیا نییە، بەڵام ئەبێ کارێک بکەین کە دوایی بتوانین بگەڕێینەوە. دوایی بینیم لەو کیسەی کە بە کۆڵیەوە بوو گۆزە خواردنەوەکەی لە ناودانا بوو، گڵۆڵەیەک بەنی قایمی دەرهێنا کە لە تاڵی جیا بوو، سەرێکی بەنەکەی بەو دارەوە گرێدا کە بە دیوارەکەوە بوو. وتم کاپتا ئەتەوێ چی لەم پەتە بکەی؟ کاپتا وتی ئەم بەنە بۆ گەڕانەوەمان بە کەڵکە. چونکە توانین بەو بنە بگەڕێینەوە ئەگەرچی کەرەستەی کاپتا بۆ گەڕانەوە شتێکی سادە بوو بەڵام من بە تەنایی نەمەتوانی ئەو شتە بدۆزمەوەتم کاپتا بیرۆکێکی باشت بەکارهێنا پاشان بەڕێکەوتین و هەرچەندە بەرەو پێشترە چوین کاپتا گڵۆڵە بنەکەی زیاترە کردەوە لە دوای هەر ڕاڕەوێک ئەگەیشتینە داڵانێکی نوێ و کە ئەویشمان تێئەپەڕاند دیسانەوە داڵانێکی ترمان ئەهاتەوە پێش لەو کاتەدا کاپتا سەری بەرز کردەوە و بۆنی هەوای کردوتی سینۆها ئایا هیچ بۆنێک ناکەی منیش بۆنێکی هەوام کرد و بۆنێکی وەخانەی مردووەکانی تەبەسم هەڵمژی کە مردووەکانیان تێدا مۆمیاییە کرد و کاپتا کە ڕەنگ بەدەم و چاویەوە نەمابوو قومێک شەرابی خواردەوە و بە ئیشارەتی من کەوتینەوە ڕێ لە ناکاودا قاچم لە شتێ کەوت و داچەمیمەوە لە ڕووناکی مەشخەڵەکە بینیم کە ئەوەی لەوێ کەوتووە سەری ژنەکە بەڵام سەرەکە بەهۆی تێپەڕبوونی کات بۆگەن ببوو لە تێکچووندا بوو کاتێک کاپتاوکە لە سەرەی بینی کەوتە گریان چونکە من و ئەو تێگەشتین کە میناش گرفتاری وەزعی ئەو ژنە بووە و کوشتویانە یان ئێمە ناتوانین بە زیندوێتی بیبینینەوە. من لەگەڵەوەشدا کە ئومێدێکم نەمابوو کەمینا بە زیندوێتی بدۆزینەوە بە کاپتاموت درێژە بە ڕێگاکەمانەدەین و ئەو وەک پێشوو گڵۆڵەکەی ئەکردەوە و بەرەو پێشە چوین سەیرم کرد کاپتا وەستا و بە چاوێکی تۆقاوە سەیری زەوی کرد منیش سەیری زەویم کرد و بینیم ڕێخێکی مانگال لەسەر زەوی کەوتووە بەڵام ئەوەندە گەورە بوو کە مرۆڤ لێ ترسا وتم کاپتا ئایا ئەبینی ئەم ڕیخە چەند گەورەیە و ئایا ئەکرێ بڵین گایەکی ئەوها هەیە؟ کاک تا وتی نا گەورم گای وەها نیە چونکە ئەگەر گایەکی لێبوایە کە بیتوانێ ئەم ریخە بکا نەیەتوانی بەم ڕا ڕەوانەدا بڕوا وتم ئەی بەڕای تۆ ئەمە پاژماوەی چ گیانەوەرێکە کاک تا وتی من لەو بڕوایەدام کە هی عەزیایەکی گەورە بێ چونکە جگە لە مارە گەورەکان هیچ گیانەوەرێکی تر ناتوانێ پاژماوەی وەها گەورە بکا لە دوای ئەم قسەیە کاپتا قومێکی گەورەی خوارد وتی پەنا بە خوایەکان نازانم کۆتایی ئەم کارە چیە بێت بەڵام من پێشبینیمە کرد کە کۆتایی کارەکە چیە بێت چونکە ئەگەر ئەزیایەکی گەورە بەو ڕێگایانە داهات و چۆبکە بێگومان مینا نەماوە و ئەو کچە جوانە بۆتە خۆراکی مارەکە. کاتێک کە من بینیم کاهینی گەورە کچە گەنجەکە واتە مینای بردە ناو خانووی خوای کریتەوە لەگەڵەوەشدا کامزانی هەموو مانگە یەکێک ئەبەنە ئەو خانووەوە بەڵام وام بیرە کردەوە کە مەبەستی کاهینی گەورە یان کەسێکی تر کە لەو خانوو دانیشتەجێ ئەوەیە کە لەگەڵ و کچانەدا ڕابێرێ و دوایی لە ناویان ببە بەڵام دوو بەڵگەی بەرچاو هەبوو کە نەهێشت ئەم بیرکردنەوەی بسەلمێنم یەکێکانەوە بوو کە تەنیا کچەکانیان نەبردە ئەو خانووە و هەندێکات کوڕە گەنجەکانیشیان ئەبردە ئەوێ و ئەگەر خوای کریت مەبەستی ڕابواردن بواە بانگهێشتی کوڕەکانی ناکرد دووەمیان ئەوە بوو کە لە دورگەی کریت پەیوەندەکانی ژن و پیاو ئەوەندە ئازاد بوو کە کاهینی گەورەیان خوای کریت بۆ هاودەمێتی لەگەڵ کچەکاندا پێویستیان بەوە نەبوو کە بیان بەنە خانوویەکی تاریکەوە و دوای بیانکوژن بۆیە تێگەشتم کە بردننی مینا بۆ خانووی خوا هۆیەکی تری جگە لە عشق هەیە و کاهینی گەورە نەویست لە ڕووی جنسیەوە سوود لەوان وەربگرێ هەرچەندە کە لە ڕاڕەوەکەدا بەرەو پێشترە چوین بۆنەکە تونترە بوو تاوای لێهات توانای خۆگرتنمان نەما و وەک ئەوە بوو کە سەدان لاشەی مرۆڤ و ئاژەڵ لەوێ بۆگەن بوو بێ و ئەو بۆنە بۆگەنەکەی دروست کردبێ ئێمە ڕێگامان بڕی تا ئەو کاتەی کە ئەو داڵانەی ئێمە بە ڕووناکی مەشخەڵەکە پیایدا ئەڕۆشتین ڕووناک بۆ و بینیم کە لە دەرەوە ڕووناکیەک دێتە ناو ئەشکەوتەکەوە و هەرچەندە بەرەو پێشترە چوین ڕاڕەوەکە ڕووناکترە بۆوە تا ئەوەی گەیشتینە دەرەوەی ڕاڕەوەکە و چاومان بە دەریای سەوز کەوت و دەنگی بە کەنارە کەوتنی شەپۆلەکانی دەریا کەوتە بەر گوێمان و ڕوانیم لەسەر ئاوەکە ڕیزێک کوندەی یەک لە دوای یەک بەرز بۆوە ئینجا تێگەشتین کە ئەو کوندانە بریتی بوو لە بەشەکانی سەرەوەی لەشی عەزیایەکی گەورە کە هەڵ ئاوسا بوو لاشەکەی بۆگەن ببوو سەری کەوت بۆ ژێر ئاوەکەوە و نابینرا ئینجا من و کاپتا بۆمان دەرکەوت ئەو پڕوپاگەندانی لەبارەی مردنی خوای کریت ئەوترا ڕاز بوو ئەو مارە گەورەیە کە ماوەیەک بەسەر مردنیدا تێپەڕی بوو ئەگەر ناوەندە بۆگە نابوو هەمان خوای کریت بوو کە لە دیدی خەڵکی شاردبیانەوە و هەموو مانگێک کچێکی گەنج یان کوڕێکی لاویان کە هێشتا چێژی لە ژیان وەرنەگرتە بوو ئەخستە ناو ئەو ڕاڕەوە تاریکانەوە بۆ ئەوەی ئەو گیانەوەرە بیکاتە خۆراکی خۆی و مانگانە مرۆڤێک بۆ خۆراکی ئەو مارە بەس بوو لەو تاریکاییەدا لەناکاو مارەکە قەپاڵی بە کچ و کوڕە گەنجەکاندا ئەکرد و بەر لەوەی بزانن چیان بەسەر هاتووە ئەچوونە ناو سکی مارەکەوە و لەبەرئەوەش کە لە وشکانیدا گیانەوەرێکی وەها گەورە ناژیێت بەڵگەنەویست بوو کام عەزیا ترسناکە لە دەریادا ژیاوە و بەهۆی ئاوەکەوە یان هەر هۆیەکی تر هاتووەتە کەناری دورگەی کریت و پڕ و پووچ پەرستەکانی کریت بە گومانی ئەوەی کە خوای دەریایە ڕێگەی گەڕانەوەی ئەو گیانەوەرەیان گرتبوو بۆ ئەوەی هەمیشە لە کریتدا بمێنێ اینجا بۆ هات و چۆکردنی مارەکە ئەو داڵانە پێچا و پێچانیان دروست کرد بوو هەموو مانگێ کوڕ یان کچێکی گەنجیان پێشکەشیە کرد بۆ ئەوی لە برسا نەمرێت یان بیر لە دەرباز بوون نەکاتەوە بەڵام لە دوای ئەوەی مارەکە مرد ناچار بوون وای نیشان بدەن کە زیندووە و وەک جاران هەموو مانگێ کچێک یان کوڕێکیان ئەکردە ناو داڵانەکەەوە و پاشان لەبەرەوەی مارەت گەورەکە مردبوو لەوێ نەبوو کە قوتیان بدا ئەبێ تێبگەین کە چیان لە مینا کردووە و لە دوای هاتنە ژوورەوەی بۆچویان بردووە من کە لە ناومێدی دۆزینەوەی مینا خۆم پێڕانە گیرا بەردەوام بانگ مەکرد و دەنگم لە داڵانەکانی ئەوێ بڵاوە بۆ و دەنگێدایەوە تا کاتێک کە کاپتا بە پەنجە زەویەکەی نیشاندا و وتی سەیرکە لەسەر زەوی تەنۆکی خوێنی لێبوو لە کەناری دەریا کۆتایی پێهات کاپتا وتی، گەورەم، بەم شێوەی کە ئەیبینی ئەم تنۆکە خوێنانە تا ئاوەکە ڕوات و وا چاکە بە دوای ئەم خوێنەدا بڕۆین. کاتێک کە گەشتینە کەناری دەریا، لاشەی مینام بینی کە لە بنی ئاوەکە کەوتبوو. لەبەر زوڵاڵ بوونی ئاوەکە لاشەکەی بە جوانی دیار بوو. هەندێ قرژاڵی دەریایی دەورەیان لێی دابوو، خەریکی خواردنی گۆشتی لەشی بوون. من هاوارم کرد و کەوتمە سەر ئەژنۆ و ئەگەر کاپتا لەوێ نەبوایە،